بەڵام دیارە بە گەنجێکا بڵاوی کردۆتەوە ئەو کتێبە بەڕاستی ئەوەندەی کە کەوتەتە دەستی خەڵکی کۆمەڵێکی زۆر لە خەڵکی پێ بێزاری زۆران لێ دەربڕیوە الحەمدلی لاویش فەزلی خوایە خەڵکی بۆ خۆی ئەم شتە باش دەزانێ و خەڵکێکیش زۆریش پەیوەندی کرە بە منەوە کە بێزارییەکی زۆریان لەو کتێبە دەربڕیوە. بەڵام پێش ئەوەی من بچمە ناو وەڵامدانەوەی ئەو کتێبە و هەڵوەشاندنەوەی ئەو تۆمەتانەی کە دراوەتە پاڵ من لەو کتێبەدا و ڕوونکردنەوە و ئاشکراکردنی ڕاستیەکان بە بەڵگەی حاشا هەڵنەگر چ بە سەوت بێ چ بە نووسین بێ چ بە سوڕە بێ یا بە شاهیدەکان بێت پێش ئەوە دەڵێم دەبوو دکتۆر عەبدولەتیف کتێبی نەنووسایە لە ڕێوە و خۆشی و ئەوانەی دەوروبەریشی ئەگەر شارەزایی تەواویان هەبوایە بە علمی جەرح و تعدیل نەدەبوو ئەو کتێبە بنووسن کاتی خۆیان بکوژن ئەو کاتەیان سەرف کەن بەڵکو دەبوایە دکتۆر عبداللطیف بیوتایە خەڵکینە ئەم کابرایە لە سەوتیەکە ئەمەندە قسەی داوەتە پاڵ من من داوای لێکم بە بەڵگەوە بیسەلمێنێ بە بەڵگەی حاشا هەڵنەگرەوە بیسەلمێنێ کە ئەم شتانی دایەتێ پاڵی من ڕاستە یا ڕاست نییە جا ئەو کاتە من دەکەوتمە بین دوو حاڵەتەوە حاڵەتی یەکەم ئەوەیە ئەبواە بهاتمایە ئەوانەی کە لەو سەوتیەدا وتومە بە بەڵگەوە بیسەلمێنم ئەوەندەی کە بەڵگەم هەیە لەسەری ئەوەشی کە بەڵگەم نییە لەسەری و زوڵمە، دەبوایە لێی پەشیمان ببمەوە، بڵێم من لەوەندەیە هەڵە بووم، نەمپێکا، داوای لێخۆشبوون لە خوا ئەکەم و داوای لێبوردن لەو برایە ئەکەم. ئەمە حاڵەتی یەکەم، دەبوایە بە بەڵگە بمسەلمانایە، دانە دانەی ئەو بابەتانەی لەو سەوتییەدا هاتووە. حاڵەتی دووەم ئەوەیە کە من خۆم لێ بێدەنگ کردایە چونکە دەلیلم پێ نەبێت ئە لەو حاڵەتەدا بۆ خۆی لە ناو خەڵکیدا کەشف دەبووم کە شتەکانی من دامەتە پاڵ دکتۆر عەبدولەتیف ڕاست نییە ئێ ئەو کاتە چ پێویستی بە کتێب نووسینە کرد کەواتە نەدەبوو کتێبتان بنووسایە بەڵکو دەبوو ئەو کە بە نیو دێڕ بتان وتایە خەڵکینە ئەم کابرایە داوای لێ کەین بە بەڵگەوە ئەوانەی لەم سەوتیەدا ئەیڵێ لە بەرامبەر دکتۆر عەبدولەتیف بیسەلمێنێت ئیتر من ئەکەوتمە بەین ئەو دوو مەوقیفەوە خەڵکی هەمووی سەیر من ئەکرد ئەویش بە بەڵگەی ئەو ئایەتەی کە خوای گەورە فەرمێ قل هاتوا برهانکم ان کنتم صادقین بەڵگەکانتان بێنن دەلیلەکانتان بێنن لەسەر ئەو شتانەی ئەیڵێن ئەگەر ڕاستگۆن اینجا کەواتە مەفهومی مخالفەی ئەو ئاەتە پیرۆزە ئەگەر ڕاستگۆ نەبوونایە ئەگەر بەڵگەم نەهێنایە کەواتە مەفهومی مخالفەکەی ڕاستگۆ نەدەبوو بەڵکو بە کەسێکی درۆزن لە قەڵم دەدرا و ئەو کاتەیش کەسێک کە ئاوا درۆ بکات و هێرش کاتە سەر بەرامبەرەکەی و بوختانی بۆ بکە لا شەکە ئەمە لە لادانێکە لە حەق و لادانێکە لە تاعەتی خی گەورە بە جۆرەی لادانەکەت جا بۆیە کەواتە نەدەبواە بیان نووسایە ئەگەر شارەزایی تەواویان هەبواە ئەمە یەک بەڵام بە هەر حاڵ تازە کتێبەکەیان نووسی بەڵام من ئەڵێم پەلەتان کرد لە نووسین و ئەم کتێبە شپرزەیەکی زۆری پێوە دیارە پەشۆکاویەکی زۆری پێوە دیارە دیارە ئەمانە تەوەتوریان هەیە دیارە ئەمانە لە دڵە ڕاوکێدان ئەوەی ئەو کتێبە هەک ئەوەی کە ئەی خوێنێتەوە ئاستی ئەدەبی و علمی هەبێت هەست بەوە ئاکات کە ئەم کتێبە شپرزەیەکی زۆری پێوە دیارە زۆر بە ناڕێکی نووسراوە زۆر بە تێکەڵی یعنی هەر وەکو قسەی بازاری چۆن ئەیڵێ ئیدەیتە دەم یەک ئاوا نووسراوە ئیتر نە قەواعید نە ضوابط هیچ شتێکی لەوانەی بە ئاسانی تێدا نابینیتەوە هەنی کتێبەکە ڕاستی زۆر سەیرە وە لەگەڵ ئەوەشدا هەرچەندە شپرزەی و پەشۆکاویەکی زۆری پێوە دیارە ئەم کتێبە بەڵام بە ئوسلوبێکی زۆر زۆر ئەوپەڕی ئوسلوبی ناشرین نووسراوەتەوە ئوسلوبێک زۆر ناشرینە ینی هەر کەسێک دەیخوێنێتەوە ئەگەر تۆزێک تۆزێک ئینسافی تێدا بێت تۆزێک عدالەتی تێدا بێت ئەوە بێزاری خۆی لێ دەرەبڕێت و هیچ تەسیرێکشی نەبوو و کتێبە لە ناو خەڵکدا چکە ئەو برایانی کە پێشتر ئێمەیان دەناسی و دەیانزانی ئێمە چین ئێستاش ئەلحەمدللا کە ئەو کتێبە دەرچوو خوێندیانەوە بە فەزلی خی گەورە یەقینیان بۆ دروست بوو ئەوەندەی من بزانم یەک نەفەر لەوانە تەسیری تێ نەکردووە ئەوەندەی بە من گەشتبێ و ئەو برایانە پێیان گەشتبێ ئەو کتێبە تەئسیری بە فەزڵی خوا لە یەک تاقە نەفەرێک نەکردووە چونکە ئوسلوبێکی زۆر ناشرینە هەرچێک ئەیخوێنێتەوە بێزاری لێ دەرەبڕێ هەرچێک ئەیبینێتەوە ئەو پڕیش ناشرینی دێتە بەرچاوی و بەڵکو هەندێکیش لەوانەی کە گومانی خێر بەوان ئەبەن خوای گەورە شاهیدە کەسانێکیان پەیوەندییان پێمانەوە کرد کەسانێکیان ئەو برایانە ئەیگێڕنەوە کەسانی سیقە کە ئەوانیش بێزاریان دەربڕیوە لەو کتێبە ئەوانیش دە حتا خەڵکیان هەیە کە ئەڵێ خوا دەوامیان نەدا بۆ شتێک کردیان خەڵک هەیە وتێدی پەڵەیەکی ڕەشە بە نێوچەوانیانەوە ئەگەر ئەدەبی عالم وایە، ئەگەر ڕەوشتی عالم وایە، ئەگەر عالم ئاوها تەڵەبە پی ئەگەیەنێ، ئەگەر ئاوها تەربێتیان ئەدا، ئەڵێ فعلی العلماء السلام. ئەوە قسەی خەڵکە بۆ خۆیان ئێستا کە ئەم سەوتەی من ئەچێتە بازاڕەوە کەسانێک هەیە خۆیان بکەنە خاوەن ئەو قسەی کە ئێستا من ئەیگێڕمەوە بڵێ ئەو بڵێ بەڵێ من وام وتە ئەو بڵێ بەڵێ من وام وتووە. کەسانێک هەن گوێیان لێ ئەبێ ئەگەر گوێیان لێبێ خۆیان دەکەن بە خاوەنی جا بۆیە ئوسلوبی ئەم کتێبە ئوسلوبێکی علمی نییە ئوسلوبێکی ئەدەبی نییە ئوسلوبێکی بە ڕەوشت و جوان و ئەخلاقی سەلەفیانە نییە بەڵکو ئوسلوبی تۆڵە سندنەوە و ڕق و چینە و ئوسلوبی هەوڵدان بۆ ڕوخاندن و ناشرینکردنی بەرامبەرەکەی تێدایە وە ظاهیری ئەو ئسلوبەیش ئەوەی لێ دەخوێنێتەوە کە ئەم کتێبە نەنوسراوەتەوە بۆ ئەوەی حەق ئاشکرا بکرێ بۆ ئەوەی دیفاع لە حەق بکرێ بۆ ئەوەی باتڵ ڕەت بدرێتەوە چونکە ئەگەر مەبەست ئەوە بوایە نەدەبوو بەو شێوەیە بنووسرێت نەدەبوو بەو ئوسلوبە ناشرینە بەو ئەدەب و ڕەوشتە ناشرینە بەو شێوازە ناعلمیە بەو شێوازە پەشۆکاوی و سەر لێ شێواویە بنووسرایەتەوە دکتۆر عەبدولەتیف خۆی کاتێک کە چەند تەڵەبەیەکی علی حەلەبی هەستان بە ڕەددانەوەی دکتۆر عەبدولەتیف مەقالیان لەسەر دکتۆر نووسی دکتۆر عەبدولەتیف وەڵامیانی دایەوە ئەو کاتە بەڵام لەناو وەڵامەکەیدا دووشتی باس کرد کە من لێرەدا مەبەستمە ئەو دوانە باسەکەم یەکێکیان لەوە دکتۆر عەبدولەتیف لۆمەی تەڵەبەکانی عەلی حەلەبی ئەکات، لۆمەی عەلی حەلەبی و تەڵەبەکانی ئەکات، تایبەتی ئەو تەڵەبانەی بەچی؟ بەوەی ئەڵێ ئەو مەقالەی کە لەسەر من نووسیانە یەکێکیان نازم حەفتا جارە یەکێکیان بیست جارە یەکێکیان نازم چەند جارە بۆنە بە دکتۆریان وتە درۆزن درۆ ئەکەی ڕاستگۆ نیت حەسوودی نە مەجهولی نازانم حاقدی ئە کۆمەڵێ لەم شتانە لەفزەکانی بە تەواوی لەبیر نەبێ بەس لەفزی درۆزن و درۆت کرد و درۆ ئەکەیت و ئەمانەی گەلە گەلە زۆر تیا دکتۆر عەبدولەتیف دانە دانە بە ڕەقەمیش نووسیەتی لۆمەیەکی زۆری ئەواناکات کە ئەوە کەی ئوسلوبی ڕەدە ئەوە کەی ئوسلوبی کیتابەتە ئەوە کەی ئوسلوبی علمیە ئەوە کەی ئوسلوبی تاڵب علمە ئەوە کەی ئەدەبی عالمە ئەوە کەی ئەدەبی تاڵب علمە دکتۆر عبداللطیف ئەو چەند نقاطانی ئەوان ئەیهێنێ ئەینوسێ یەکێکیان ئەگەر غەڵەت نەبم حەفتا و چوارە یا شتێکی وایە ئەلەو لەفظانەی لێ ئەیێنێ لێی ئەگرێت درۆت کرد درۆزنی بەڵام سەیریکە ئەو ڕەخنەی لەو گەنجە کرد کە حەفتا و چوار جار وای بود وەڵەو یەک جاریش بیڵێ هەر ناشرینە بەڵام مەبەستم دێ بەڵام برایەک پەیوەندی پێمەوە کرد کە وتی، ئەو کتێبەی کە دەریان کردووە، کە ناوی ئەو گەنجەیان لێ داوە، زیاتر لە سەد جار بەس کەلیمەی درۆی تیایە، کە لەسەر من دەریان کردووە. باشە منیش پێت ئەڵێم، جەنابی دکتۆر وفقک اللە، تۆ لۆمەی حەلەبی مومەییع و تەڵەبە سەرلێشێواوەکانیت کرد، بەوەی کە بێ ئەدەبیەکی زۆریان کرد بەرامبەر تۆ لەو مەقالەدا. بەڵێ وابوو. ئەوەی کە من خوێندمەوە لە مەقالەکەی ئەوان ڕاستە. بێ ئەدەبیەکی زۆریان کرد بەرامبەرت. دەم درێژیەکی زۆریان کرد. زوڵمێکی زۆریشیان تیا کردبوو. حەق. ئینسان حەق بڵێ. کۆمەڵێ شتیان وتبوو کە وا نەبوو. لەوانەی کە تێیدا بوو ئەوان هەندێ لە شتەکان و بە ناشرینترین ئوسلوب نووسیویانەوە باشە خۆت لۆمەی ئەوانت کرد هەچیەکیش خوێندیەوە لۆمەیانی کرد من بۆ خۆم کە خوێندمەوە لۆمەیانم کرد ئەو ئوسلوبەم لۆمە کرد بەو شێوازە مادەم لۆمەی ئەوانت کرد، مادەم سەرزەنشتی ئەوانت کرد، مادەم ئوسلوبەکەیانت پێ ناشرین و بێ ئەدەبی بوو، دە نەبوایە خۆتانیش دووبارەتان بکردایە، دەبوایە دەستی دەوروبەرەکەت بگرتایە بتایە وەرە، ئەگەر ئەوانیش وایان کرد بەرامبەر ئێمە، ئێمە وا ناکەین. لۆمەی ئەوەکەی حەفتا جار ئەو کەلیمانەی بۆ تۆ نووسیوە ئیتر بەس کەلیمەی درۆش نا کۆمەڵێ شتی تریش بەڵام ئێوە ئەم کتێبەی خۆتان زیاتر لە سەد جار بەس وشەی درۆی تیا بێ لەوەی تۆ مەجهولی تۆ محەلت نییە لە عەرابدا تۆ نازانم چیت ئەوانە هەر لێگەڕێ هەر پڕێتی لەوەیان هەر نمەپرسە بەس کەلیمەی درۆڵە نزیکەی سەد جار هاتووە لە سەد جار زیاتریش والله اعلم ئەڵێ باش ئەوە کەی ئوسلوبی طالب علمە ئەوە کەی ئوسلوبی ئەهلی علمە پاشان کتێب چۆن وا نووسرێت ئەو کتێبە ئەو برایە ئەڵێ زیاتر لە نزیکەی ئەڵێ نزیکەی 250 جار بەس ناوی منی تێدایە نزیکە 250 جار لە نامیلکەیەکە ناوی ئەو کەسە بێنی کە ڕەدیە دەیتەوە یعنی ئێمە بەس وەرەقە ڕەشکردنەوە بەس بۆی وەرەقەکە زۆر دەرچێ بەس بۆ ئەوەی بڵێن ها ها شتەکە گەورەکەنەوە زۆری لەسەرە ئەمە ڕەدی ڕەدێکی گەورەیە ئەمە هەڵەیەکی گەورەی کردووە ئەمە موسیبەتێکی گەورەی ناوەتەوە خەڵکەکە ئەمە زۆر ترسناکە ئەمە لێی دوورەوە بکەون ئەمە زیاتر بۆ ئەوەیە ئەوەی لێ خوێندێتەوە جناچوە لە نامیلکەیەکە نزیکەی 250 جار ناوی شخصەکە دێنیت لە بەرگەوە بۆ بەرەک ئوسلوبی علمی وانە ئوسلوبی علمی من اهل علم جارێک ناوی هێنا دە جار بە ضمیر ئەیگەڕێنێتەوە جارێک کەوتت هۆشیار وایوت جاری دووەم و سێم و چوارم نەبووە هەم ناوت بێنە بوتە وایوت وا ئەڵێ هاو بەو شێوازە ضمیرت بۆی بگەڕانە بڕۆ کتوبی ئەهلی علم بخوێنەوە نەبووە لە نامیلکێکە نامیلکێکی بچووک نزیکەی 250 جار بەس ناوی مؤلف بێنی زیاتر لە سەد جار بەس کەلیمەی درۆ بەکاربێنی بێ لەوەی لەو هەموو ئیستیهزاء و سوکایەتیەی تر هەر پێ لێی مەپرسە حدث ولا حرج کە دواتر دێینە سەری جا بۆیە بەڕاستی ئەم کتێبە ئەوەی دەیخوێنێتەوە ئەڵێ بۆ تۆڵەسەندنەوەیە نەک بۆ حەق ئاشکرا کردن ئەوەی دەیخوێنێتەوە ئەڵێ ئەمە بەڵگەیە لەسەر ئەوەی کە ئەمانە ڕق و کینەیەکی لە ڕادە بە دەریان هەڵگرتووە لە دڵیانە بەرامبەر ئەم کەسەی کە ڕەدیانە دەنەوە ئەیانوێ ڕقەکەی خۆیان بەسەریدا بڕژێنن ئەیانوێ بیشکێنن ئەیانوێ بە هەر شێوازێ بێ لە ناو خەڵکدا ناشرینی بکەن ئەیانەوێ وەجهێک بۆ ئەم کابرا نیشانی خەڵک دەن کە ئەنەما نییە لەم خراپتر ئەمە ئوسلوبە ئەوەی لێ خوێندێتەوە اینجا بۆیە برای خۆم خەڵک بەخوا بە جنێودان ناڕوخێت بەخوا بە هێرشکردن ناڕوخێت بەخوا بە سوکایەتی پێکردن ناڕوخێت بە دەلی لە ڕوخێت دلیلەکەت بخستایە ڕوو بەڵگەکانت بخستایە ڕوو ئەگەر من ڕاستگۆ نەبوومایە بۆ خۆم دەڕوخام ئەگەر منیش ڕاستگۆ بم کە لەمە دواش دەرەکەوێ بە ئیزنی خی گەورە ئەوە واللهی بە تۆ ناڕوخێ چونکە بەرزکردنەوە و دابەزین تەنها بەدەستی ئەڵڵایە بەس خی گەورە کێی بێ بەرزیەکاتەوە کێش بوێ دایەگرێت جا ئەمە پێش ئەوەی کەوا بچمە ناو کتێبەکە ئەمە ڕخنەیەکی کورت بوو لەو کتێبە ئەم ڕەخنانیش کە لێی ئەگرم ئیشاءاللە هەتاکو ئەو کتێبەمان کە لە بەردەستمانەیە دەرەچێت هەر جاری هەڵەیەکی بە سەوت بڵاو دەکەینەوە بە ئیزنی خوای گەورە بۆ ئەوی هەم بە کتێب هەم بە سەوتیش خەڵکی زیاتر لێی سوودمەند بن و بۆ ئەوەی حەقیش دەرکەوێت بزانین کێ حەقە و کێ باتیلە بۆ ئیتر خەڵکی گەنجەکان عەلا بەسیرە بە عیلم و بە دەلیلەوە ڕەدی من بدەنەوە یا دیفاع لە من بکەن ئەوش نەک لەبەر شخصی من وە ڕەدی دکتۆر بدەنەوە یا دیفاع لە دکتۆر بکەن ئەوش نەک لەبەر شخصی ئەو بەڵکو لەبەر ئەوەی حەقەکە لای کام لایە والله أعلى وأعلم صلى الله وسلم على محمد وعلى آله وأصحابه أجمعين